هێڵە ئاسنینەکان، لاپەڕە شەست و سێ. خوێنەر، تۆ ئەو دڵنەواییەت لە من سەندەوە کە باوەڕبوون بە بوونی ئاشتەوایی لە هەند لە ناخمدا دروستی دەکرد. گاندی، من تەنها لە ڕوانگەی ئایینەوە بۆچوونی خۆمم خستە ڕوو، بەڵام کاتێک کە دواتر باسی هەژاریت بۆ دەکەم لە هەند، پێم وابێت تۆ هاوڕاییم ناکەیت، چونکە ئەوەی کە تۆ من ئەمڕۆکە بە خۆشگوزەرانی لە قەڵەمی دەدەین لە هند، چیتر لای من بەو جۆرە نایەتە بەرچاو. خوێنەر، کەواتە چ مانایەکی هەیە و چی دەگەیەنێت؟ گاندی، ئەوە یاساناسان و پزیشکان و هێڵە ئاسنینەکانن کە هندیان هەژار کرد بە ڕادەیەک کە ئەگەر لە کاتی پێویستدا بە ئاگا نەیەنەوە ئەوا ڕەنگە بە تەواوی هەرەس بهێنن. خوێنەر، لە ڕاستیدا من دەترسم بۆ لەمەودوا بکەوینە ناکۆکیەوە، چونکە دۆ دەستت کردۆتە هێرشکردنە سەر دامەزراوەگەلێک کە تا هەنووکە ئێمە بە باش و پۆزەتیڤ لە قەڵەمیان دەدەین. گاندی، دەبێ ئارام بگریت. دەنا زۆر دژوار دەبێت پەی بە قووڵایی خراپەکانی شارستانێتی ببەیت. نەخۆشیەکانی سی هیچ نیشانەیەکی دەرەکی دەرکەوتوو جێناهێڵن. بەڵکو بە پێچەوانەوە ڕەنگ و ڕوویەک بە نەخۆشەکە دەدەن بەڵگەی ئەوەیە کە دەندروستی زۆر باشە. شارستانێتیش نەخۆشییەکە لەو جۆرە، هەر بۆیە پێویستە لەسەرمان زۆر هۆشدار بین. خوێنەر، باشە، من زۆر باش گوێم شل کردووە تا دەربارەی هێڵە ئاسنینەکان بۆم بدوێیت. گاندی، زۆر سادەیە سەرنجی ئەوە بدرێت کە ئەگەر هێڵە ئاسنینەکان نەبوونایە ئینگلیز نەیدەتوانی دەست بەسەر هنددا بگرێت بەو جۆرەی کە ئێستا دەیکات. هەروا هێڵە ئاسنینەکان یارمەتیدەر بوون لە بڵاوبوونەوەی نەخۆشی تاعوون، چونکە گەر ئەو هێڵانە نەبوونایە، خەڵکی ئەو خەڵکەی کە میکرۆبەکانی ئەو نەخۆشی کوشندەیان هەڵگرتووە نەیاندەتوانی بەو خێرا یە هاتوچۆ بکەن و لە شوێنێکەوە بچن بۆ شوێنێکی تر. ئەمە لە کاتێکدا لە ڕابردوودا سروشت ڕۆڵی بەربەستی دەبینی. هەروەها هێڵە ئاسنینەکان یارمەتیدەر بوون لە تەشەنەکردنی برسێتییەکان، چونکە ئاسانی هاتوچۆکردن بە شەمەندەفەر دەرفەتی ئەوەی بۆ جووتیاران ڕەخسان زیادە بەرهەمیان لە شوێنە دوورەکان و بە بەهاگەلێکی بەرز بفرۆشن و بەو هۆیەشەوە سامانیان دوو هێند زیادی کرد. ئیدی فێری تەوەزلی بوون و هەڵبەت ئەوەش بەرەو برسێتی هەنگاو هەڵدەگرێت. هێڵە ئاسنینەکان یارمەتیدەر بوون لە بەهێزکردنی لایەنە خراپەکانی سرووشتی مرۆیدا، چونکە دۆخەکە بە جۆرێکی لێهاتوو، کە چیتر خراپەخوازان لە توانایاندا هەیە ئاسانتر ئەرک و کارە خراپەکانیان جێبەجێ بکەن. هەروەها بەهۆی هێڵە ئاسنینەکانەوە، ناوچە پیرۆزەکان لە هەند، پیرۆزی خۆیان لەدەستدا. لە ڕابردوودا، خەڵکی ماندوێیەتی زۆریان چەشت بۆ گەیشتن بەو شوێنانە، هەر بۆیە تەنها باوەڕدارە ڕاستەقینەیەکان سەردانیان دەکردن. بەڵام لە ئەمڕۆدا فریودەران بۆ جێبەجێکردنی کارە ئابڕووبەرەکانیان سەردانیان دەکەن. خوێنەر، تۆ لێرەدا دیدێکی یەکلایەنەت پێش چاوی من خست، چونکە چاکەخوازانیش دەتوانن وەکی فریودەران سەردانی شوێنە پیرۆزەکان بکەن. ئەدی بۆچی کەڵک و سوود لەو ئاسانکارییانە وەرناگرن کە هێڵە ئاسنینەکان بەردەستیان دەخات؟ گاندی چاکەخواز لەسەر هەردوو پێیەکانی ڕێدەکات، هەر بۆیە پێویستی بە هێڵە ئاسنینەکان نییە. ئەو کەسانەی کە چاکە و خێریان گەرەکە هەرگیز پەلەیان نییە، چونکە دەزانن خەڵکی خستنە سەر شاڕێی خێر و چاکەخوازی کاتێکی زۆری دەوێت، بەڵام خراپە بە خێرایی لە شوێنێکەوە دەچێت بۆ شوێنێکی تر، هەر دەڵێی باڵندەیەکی باڵدارە. دروستکردنی خانوویەک کاتێکی زۆری دەوێت، بەڵام بۆ تێکدانی تەنها کاتێکی کەممان دەوێت. بەمجۆرە هێڵە ئاسنینەکان ناتوانن لە خراپە بەولاوە بگوێزنەوە. دەتوانین لەسەر ئەوە مشتومڕ بکەین کە داخۆ هێڵە ئاسنینەکان یارمەتیدەرن لە بڵاوبوونەوەی برسێتیدا یان نا، بەڵام ئێمە هەرگیز لەوە بەدگومان نین کە خراپە دەگوێزنەوە. خوێنەر. تەنانەت ئەگەر بەو جۆرەش بێت کە تۆ دەیڵێیت، بەڵام هەموو ئەو خراپانەی کە لە هێڵە ئاسنینەکان دێنە بەرهەم، لەلایەن چاکەی ئەو هێڵانەوە دەشاررێنەوە. چاکەیان لەوبارەیەوە کە یارمەتیدەرن لە بڵاوبوونەوەی گیانی نەتەوایەتیدا. گاندی، من لەو بۆچوونەدا لەگەڵتدا نیم، چونکە ئینگلیز فێری ئەوەیان کردین کە ئێمە لە ڕابردوودا یەک میللەت نەبووین و پێویستیمان بە سەدان ساڵە تا یەکدەگرین، ئەو جەختکردنە لە ڕاستییەوە دوورە، چونکە بەر لە هاتنی ئینگلیز بۆ هند، ئێمە میللەتێک بووین هەمان بیروڕامان بە سروش بۆ دەهات و خاوەنی هەمان دابونەریت بووین. هەروەها ئەگەر دەوڵەتێک نەبووینایە، نەیاندەتوانی یەک پادشایەتی لە نێو وڵاتەکەماندا دابمەزرێنن. ئێمە لەوەوبەر دابەش نەبووین. ئەوە ئەوان بوون کە دواتر بەسەر چەند میللەت و دەستەیەکدا دابەشیان کردین. خوێنەر، ئەوەی کە دەیڵێیت پێویستی بە شرۆڤەکردنە. گاندی، من سەروەختێک کە دەڵێم ئێمە یەک میللەتین، مەبەستم لەوە نییە کە هیچ یاوازییەکمان لە نێواندا نییە، بەڵام لە ڕاستیدا ئەوانەی ڕابەرایەتیی هندیان دەکرد بە پێ یاخود بە گالیسکەگەلێک کە گا ڕایدەکێشان بە ناوچەکانیدا هاتوچۆیان دەکرد. هەروەها فێری زمانە جیاوازەکانی دەبوون و بە فیزەوە تەماشای هیچ ڕۆڵەیەک لە ڕۆڵەکانی هندیان نەدەکرد. تۆ بڵێی مەبەستی باوباپیران چی بووبێت کاتێک شوێنەکانی حەجیان لە ستی و باندا، ڕاشاوەر، لە باشوور و، جاگنە لە خۆرهەڵات و، هاردوار لە باکوور دروست کردەوە؟ تۆ پێ لەوە دەنێیت کە ئەوان لە باش بیرکردنەوەدا کەموکووڕیان نەبووە؟ ئەوان دەیانزانی کە خوڵقێنەرپەرستی دەکرێت لە ماڵەوە بە باشی جێبەجێ بکرێت. هەروا فێری ئەوەشیان دەکردین ئەو خەڵکانەی کە دڵیان پڕ لە ڕەوشبەرزییە لە نێو ماڵەکانیاندا گانجیان هەیە. دەرکی ئەوەیان دەکرد کە هند بە سرووشتی خۆی ناکرێت لە یەک دەوڵەت بەو لاوە زیاتر بێت، هەر بۆیە پێداگیرییان لەسەر ئەوە دەکرد کە پێویستە دانیشتووانەکەی یەک گەل بێت. لەسەر ئەم بنەڕەتەش شوێن و جێیەکانی حەجیان لە بەشە جیاوازەکانی هنددا دروست کرد و ئەو چڕاوگی نیشتیمانپەروەریەیان لە نێو دڵەکانی میللەتدا زیندوو کردەوە کە ئەو دەمە هێشتا کەس هەستی پێ نەکردبوو. ئێمەی هندییەکان یەکێتیەکی تەواو پێک دەهێنین، ئەمەش ئەو دۆخەیە کە ئینگلیز هەرگیز تیایدا نەبووە. شتێکیش بوونی نییە ناوی بێجگە لە تۆ و من و ئەوانی تر بێت کە خۆمان بە ژیارتر و شارستانیتر و ئاست بەرزتر دەزانین و لە ئەنجامی ئەوەشدا هەست دەکەین کە وڵاتەکەمان لە چەند دەوڵەتێک پێکهاتووە. ئێمە بەر لە هاتنە ناوەوەی هێڵە ئاسنینەکان بەو وێنا و جیاوازییانە ئاشنا نەبووین. بەڵام ئەمێستا تۆ ئازادیت کە بڵێیت ئەمڕۆکە هێڵە ئاسنینەکان دەستیان کردووە بە نەهێشتنی ئەو جیاوازییانە. خوێنەر، بەڵام پرسیارێک هەیە کە هەر ئێستا بە خەیاڵمدا هات. تۆ باسی هندت لە دەورانی پێش ئیسلامدا بۆ کردم، بەڵام ئەمێستا ئێمە لە هەند مسوڵمان و بارسیس و مەسیحیمان لە نێودا هەیە، چۆن دەکرێت هەموویان یەک میللەت بن؟ هندۆس و مسوڵمانەکان هەر لە کۆنەوە نەیاری یەکترین، کەسانی وەکی ئێمەش بەڵگەیە بۆ ئەوە. مسوڵمانەکان قیبلەیان بۆ نوێژ خۆرئاوایە، بەڵام قیبلەی هندۆسەکان خۆرهەڵاتە. مسوڵمانەکان هندۆسەکان وەکی بتپەرست تەماشا دەکەن، چونکە مانگا دەپەرستن و ئەوانیش واتە مسوڵمانەکان سەری دەبڕن و دەیخۆن. هندۆسەکان کوشتن بە حەرام دەزانن، بەڵام مسوڵمانەکان لەم بۆچوونەدا کۆک نین لەگەڵیاندا. لە هەموو دیاردەیەک لە دیاردەکاندا جیاوازی هەیە لە نێوان ئێمە و ئەواندا. کەواتە لە دوای هەموو ئەم شتانە تۆ چۆن دەتەوێ من بڕوام وابێت کە ئێمە یەک میللەتین؟